دوای چەندین ساڵ لە ئێستادا ترافیک لایت بۆ شەقامەکانی ناو شار لە کفری دادەنرێت و هاتووی کفریش دەڵێت دەرخستە بۆ شەقامەکان کراوە و لە ئایندەیەکی نزیکیشدا دەست بە دانانی دەکرێت. کفری تاکە شاری هەرێمی کوردستانە کە تاوەکو ئێستا ترافیک لایتی بۆ دانەنراوە، لە کاتێکدا ژمارەیەکی زۆری ئۆتۆمبیل لە شارەکەدا بوونی هەیە و زۆر کاتیش بەهۆی کەمی کارمەندی هاتوو و نەبوونی ترافیک لایت و قەرەباڵخی شەقامەکانی ناوشارەوە کێشە بۆ شۆفێران و هاوڵاتیان دروست دەبێت. ئەمە سەرەڕای ئەوەی کە لە ماوەی چەند ساڵی ڕابردوودا هاوڵاتیان چەندین جار داوای دانانی ترافیک لایتیان لە لایەنە پەیوەندارەکان کردووە و بەڵام داواکارییەکەیان دی ئەنجام بووە، بەڵام لە ئێستادا بە هەوڵی بەڕێوەبەری هاتشۆی کفری و هاوکاری لایەنە پەیوەندارەکانی دیکە بڕیاری دانانی ترافیک لایت بۆ شەقامەکانی ناوشار دراوە. لەم بارەیەوە ڕائید ئاراس کەریم بەڕێوەبەری بەڕێوەبەرایەتیی هاتشۆی کفری لە لێدوانێکدا بۆ ڕادیو دەنگ ڕایگەیاند، ترافیک لایت خۆی هەر لە خۆیا گرنگییەکی تەواوی هەیە و شاری کفریش وەکو شارانی تری کوردستان و عێراق کە حەقی خۆیەتی ترافیکشی بۆ بێت کە تا ئێستەش بۆی دانەنراوە بەداخەوە ڕەنگە ئەویشان چەند هۆکارێکی هەبێت ئەوە خۆشبەختانە ئێستا بەڕێز بەڕێوبەری هاتوچۆی ئیدارەی گەرمیان و بەڕێز بەڕێوبەری ئیدارەی گەرمیان ئێستا هەموویان لەسەر خەتن و بە هەموومانەوە داوامان کردووە کە ترافیکلای بێتە کفری کە ئەویش زەرویەتێکی گەورەی هەیە بۆ شاری کفری ئەوە خۆشببختانە لە ڕۆژانی پێشوودا لیژنێکی ئەندازەی بەڕێبراتی هاتوچۆی سلێمانی هاتە ئێرە و کەش وێڵکاری شوێنەکانی کرد و ئێستا هەموو شتەکان لە بەردەستایە و ئێمەش لە سەرخەدنێ شاءله لە داهاتوێکی نزیک تا هەوڵمانداوە بۆ تریفێنابێنە کفری پشت بەخوا جێبەجێش دەکرێت انشاءله هاوڵاتیان و شۆفێرانیش وێڕای خۆشحاڵییان بە بڕیاری دانانی ترافیک لایت بۆ شارەکەیان، بەڵام جەخت لەوە دەکەنەوە کە پێویست بوو چەندین ساڵ لەمەوپێش ترافیک لایت بۆ شارەکەیان دابنرێت، چونکە جگە لە کفری هیچ ناوچەیەکی دیکە نییە لە ئێستادا ترافیک لایتی نەبێت. بەڵێ من دڵخۆشم وەکو هاوڵاتییەک بە بڕیاری دانانی ترافیک لایت لە شەقامەکانی ناو شاردا، شەقامەکان و ناو شارەدا هیوادارم بە زووترین کات بچێتە بواری جێبەجێکردنەوە. دانانی ترافیک لایت وەک بەرپرسانی هاچۆ باسی لێوە دەکەن هەنگاوێکە بۆ ڕێکخستنی هاچۆ لە قەزای کفری، ئەو کێشەیەی کە بە دانانی چەندین خاڵ و مەفرەزەی پۆلیسی هاچۆ چارەسەر نەکراوە، ئاخۆ ترافیک لایت دەتوانێت چارەسەری بکات؟ بۆ ڕادیۆ دەنگ، ئومێد زەنگەنە، کفری.